و بۆ سەر یاران و شوێنکەوتوانی کە بە هەوڵ و خەباتی خۆیان ئەم دینەیان گەیشتە دەستی ئێمە و گەیاندیانە ئێستای حازری و پاشان سەڵات و سەلام و بەرەکات بۆ سەر شوێنکەوتوانیان تا دەگاتە سەر خۆمان. بەڕێزان و خۆشەویستان برا و خوشکانی ئیماندار دەمانەوێت لە مینبەری رسول اللە وە صلی اللە علیه وسلم لەگەڵ ڕووداوەکان و خەون و خەمەکانی بەڕێزتاندا بین لەگەڵ پرس و پرسەکانی ڕۆژگاردا بین لەگەڵ باس و خواسەکانتاندا بین ئەوەی ئێستا کە باس دەکرێت زیاتر لەم کاتەدا باسی بەهار و سەیران و گەشت و گوزارە چونکە ئێستا واین لە سەتای وەرزی بەهار وەرزی گوڵ و گوڵزار بۆیە بە پشتیوانی خی گەورە لە وتاری ئەم ڕۆماندا باسی بەهار و سەیران دەکەین لە ژێر ناونیشانی بەهار و سەیران بۆ تۆی مسلمان چیمان پێ دەڵێ بە زمانی ڕەوان کاتێک کە باسی بەهار دەکەین یەکەم ڕۆژی بەهار نەورۆزە بۆیە ئەبێ یەکەم جار ئاماژە بە نەورۆز بین نەورۆز مێژوەکەی زۆر کۆنە هەندێک دەیگێڕنەوە بۆ تۆفانی دوای پێغەمبەر نوح سەلامی خوای لەسەر بێت کە ئەوانەی ڕزگاریان بوو بۆ ئەوان ڕۆژێکی نوێ بوو بەڵام نزیکترینیان نەورۆز دەگەڕێتەوە بۆ چوار هەزار و حەوت سەد ساڵ بەر لە ئێستا تا پێنج هەزار ساڵ، نەورۆز هی سەردەمی فیرعەونەکانی میسرە کە ئەو کات پێیان وتوە شەن النسیم واتە شنەبای بەرەبەیان، پاشان نەقڵ بۆ بۆ ئێران و بەهۆی ئەوەی کە لەو کاتەدا پاشایەکیان بەناوی جەمشید، هاتە سەر دەسەڵات و کۆشکی پاشایەتی ناویان نا ڕۆژێکی نوێ بە زمانی خۆیان نەوروز نەو واتە تازە و نوێ روز واتە ڕۆژ کەواتە بە ناو ناوەرۆکەوە ئەم نەورۆزە هی ئێرانە و هی فارسە بۆ ئەوەی بزانین بۆ خۆی نەوروز نەورۆز یعنی نەوروز یعنی ڕۆژێکی نوێ بەو ڕۆژە دەڵێن کە جەمشید هاتە سەر دەسەڵات و هەروەها ئەوەیش کە ساڵانێکی زۆر بوو داستانی کاوە و زوحاک و دوومارەکەی سەرشانی ئەوەش ئەسڵ و ئەساسی نییە و دوورە لە ڕاستیە و هیچ بنەمایەکی زانستی نیە و ئەفسانەیە و درۆیە وە کاوەی ئاسنگەریش ئەویش کورد نەبووە و کابرایەکی فارس بووە و خەڵکی ئەسفەهان بووە وەکو ئیبن کەسیر ڕەحمەتی خوا لە تەفسیر ئیبن کەسیرە بەرگی یەک لاپەڕە دو سەد و پەنجا و هەشت و هەروەها تەفسیر ڕوح المعان شێخی ئالوسی لە بەرگی شانزە لاپەڕە چوار سەد و شەست و یەک ئەڵێ کاوەی ئەسفەهانی پیاوێکی زۆر عادل و ئازا و پیاوچاک بوو، سەرلەشکری سوپای ذوالقەرنەین بووە. کەواتە کاوەیش کورد نەبووە. هەرچەندە پیاوێکی بەڕێز بووە، بەڵام کورد نەبووە. بەداخەوە کە ئێمە هەموو شتەکان دەکەین بە کورد بۆ بەرژەوەندییەکی کاتی. ئەوەبوو نەتەوە یەکگرتووەکان لە ساڵی دوو هەزار و دە نەورۆزیان کرد بە بۆنەیەک بۆ جەژنی گەلانی ڕۆژهەڵات و لەو کاتەشدا ئۆباما پیرۆزبایی لە گەلی فارس کرد کە بە حیساب لەو کاتە دەوڵەتی ئێران بە ڕووکەش دژی ئەمریکا بوو ئێمەش زۆر وەکو کورد دڵسۆزی ئەمریکا بووین بەڵام هیچ حسابێکی بۆ ئێمە نەکرد و پیرۆزبایی لە گەلی فارس کرد بەڵێ بەڕێزەکانم قسە لەسەر ئەوەیە کە ئێمە زۆر لە بێگانە پەرسیا تۆخین زۆر شت دەکەینە شتی خۆمان یعنی بەڕاستی سەقافەتێکی سەقەت هەیە ئەمانە دوایەوەی کەشتەکان ڕوون دەبێتەوە تێدەگەین ئێمە بۆ نمونە ساڵانێکی زۆر کە مانگ دەگیرا تەنەکەمان دەکوتا دوای ڕاپەڕین ئەنجا دۆشکەمان پێوەدەنا قازیفەمان پێوەدەنا ئێستا نوێژ دەکەین و دوعاکەین ئەمە مەسەلە سەقافەت و تێگەیشتنە بۆیە لە مەسەلەی بێگانە پەرستیە ئێمە زۆر زیرەچین زۆر ئازاین شتی بێگانە بکەین بەی خۆمان وەکو شاعیرێک دەڵێ بۆ شاردنەوەی عەیبی خۆمان، بۆ پینەو پەڕۆ کردنی دەلاقەی گەورەی درۆمان، بۆ ئەوەی خۆمان تەفرە بەین، وەک هیچمان نەکردو هیچ نەکەین، کەوتینە شوێن گزی و فزی لە قوژبنی مێژووی کۆندا، دزی کردن لە شانازی کەسانی تر، مایەو مۆری گەلانی تر، هەموو دنیایان کرد بە کورد، پێغەمبەرانیان کرد بە کورد، جا بەڕاستی ئەمە بۆخۆی جۆرێکە لە دزی. بۆیە نەورۆز بە ناو و ناوەرۆکەوە زیاتر پەیوەندی بە گەلی فارسەوە هەیە و و دەبینی ئێرانەکان زۆر گرنگی پێدەدەن و ئێمەی کوردیش لە قۆناغەکانی شۆڕشدا وەکو مەشغەڵەکی شۆڕش بەکاریان هێناوە ئێستا دەبینی کوردانی باکوور کە لە قۆناغی شۆڕشدان زۆر گرنگی پێدەدەن و ئاگری نەورۆزیش بۆی بزانن ئاگر کاتی خۆی فارسەکان لە سەردەمێکدا ئاگرپەرست بوون زەردەشتەکانی زۆر بەلایەن و مقدس بۆ کە بەشێک بۆ لە ئێران و فارس بەڵام میلەتی کوردی ئێمە قەد ئاگری نەپەرستووە ئاگرپەرست نەبووە بەڵام ئەو ئاگرا وەکو مەشخەڵی سەرکەوتن و شۆڕش و خەبات لەسەر شاخەکان کردویانەتەوە بە معنای سەرکەوتن بۆ ئەوەی هەموو خەڵک بزانێ کە ئەو کات وەک ئێستا مۆبایل و ئەتەرنێت نەبووە بەڵام ئەوەی کە ئێستا دەکرێت تکا دەکەین پێویست ناکە ئەو ئاگرە لەناو شارەکان بکرێتەوە ئەگە هەر دەشیکەنەوە با لەسەر شاخەکان یەک دوو ئاگر وەکو شتێکی ڕەمزی وەکو شتێکی ڕووکەشی ئەینا زۆر زۆر جێگەی ئەسەفە و سەقافەتێکی سەقەتە لە ڕۆژی نەورۆزە شارەکەمان دوو کەڵدای دەگرێت ئەوە ژینگەمان هەر لە خۆوە پیس و وێرانە ئەمانیش هەندەی کە وێرانی دەکەن و ژینگە پیس دەکەن خەڵکێکی زۆر هەیە سیل و سەرەتانی هەیە تەنگە نەفەسی هەیە ڕەبووی هەیە لە پێناوی چی ئەو هەموو تایە سووتان نە ئەخ زۆر خەتەرە جاران دەمانگول ئەوە لە دژی بەعس ئەی ئێستا لە ڕقی چێ تایە و ئاگر دەکەیتەوە بۆیە بەڕاستی پارێزگاریکردن لە ژینگە ئەرکێکی ئاینیمانە پێویستە ئاگامان لە ژینگەکەمان بێ وەکو عرزم کردن ژینگەکە هەر بۆ خۆی وێرانە تکایە تایە مەسووتێنن تکایە ئاگر مەکەنەوە ئەگەر نا هەر نەبێت با لەسەر شاخەکان وەکو شتێکی ڕەمزی بکرێتەوە و ئەم نەورۆز و ئەم بەهارەیش بۆ ئێمە وەکو کورد سەتایەکە بۆ سەری ساڵی تازەی کوردی کە ئێستا سا نەوەتی خەڵکی نازانێت ساڵی کوردی چەندە کە ئێمە پێشوازی دەکەین لە ساڵی 2616ی کوردی کە خەڵک لێ بێ ئاگایە تەنانەت لە ساڵە ئیسلامیەکەیشی بێ ئاگایە کە ئێمە لە ساڵی 1430 و پێشوازی دەکەین لە ساڵی 1430 کۆچی هیجری نەبەوی بۆیە ئێمە لە مێژوەکانی خۆمان بێ ئاگاین بەڵام بۆ مێژووی بێگانە لە خزمەت داین کە ئێستا ئیش بە مێژووی مەسیحی دەکرێت 2016 ئەمە سەوەکو سەرەتایەک بۆن نەورۆز و هەروەها دوای نەورۆز تەبان یەکەم ڕۆژی بەهار نەورۆزە ئەنجا بەهار دەست پێ دەکات بزانین بەهار چیمان پێ دەڵێت ئایا بەهار هەر بەو معنایە دێ هەموو ڕۆژێ بچی بۆ سێران و گۆش خواردن بێگومان نە بەهار ئەم شتانەمان پێ دەڵێ یەکەم پێمان دەڵێ خەڵچینە ناومێت مەبن لە دوای سەرما و سۆڵەی زستان فەستێکی مامناوەند و خۆش بەڕێوەیە و دوای ئەویش گەرما بەهار لە بینی ساردی زستان و گەرمای هاوینە هەواکی زۆر مامناوەندی هەیە و زۆر خۆشە پێمان دەڵێ ناومێت مەبن لە دوای ناخۆشیان خۆشیە لە دوای قەیران و شەڕ و هەراوکێشە ئاشتی بەدواوەیە ان شاء اللە پێمان دەڵێ هەرچەند ژیان بەس تەڵەک و قەیران بێ ڕۆژی شادی بەدوادا دێ بەڵام بەو بەهارە نەبی دەستخەڕۆ شیرازەی ژیان نەکەی ڕەنجەڕۆ زۆر بەهارمان دی هات و بەسەرچوو خەڵکی خڵەتاو پێی سەرنگون بوو ئەو بەهارە ئەوەندە سەریعە هەر وا دەکەی چۆن تەمەنی ئێمە هەر نەمازاین چۆن بووین بە 6 ساڵ و هەفتا ساڵ و مردین چۆن هەر وا دەکەی سەری مانگ و بنی مانگە وەرزی بەهاریش زۆر سەریعە زۆر زۆر هەر زۆر بەپەلەیە بۆیە وریا بە تەمەنی تۆش ئەی ئینسان زۆر بە سەریعی تێدەپەڕێ بزانە چۆن بەکاری دێنی وریا بە بەو بەهارە نەخڵەتێی ئەو بەهارە پێمان دەڵێ دنیا پێنج و دوو ڕۆژێکە، تەنها پێچی مێزەرێکە، چێژ و تامی هەر تاوێکە، دەبڕێتەوە لە پڕێکە، ئامان دەخیل وریا بە، لاڕێ نەبی لەگەڵ خوا بە. بەهار ئاوامان پێ دەڵێ. خاڵی دووەمیشیان ئەوەی کە بەهار پێمان دەڵێ، پێمان دەڵێ، ئەی خەڵکینە تێفکرن وردبوونەوەتان هەبێ بیر لە شتەکان بکەنەوە سەرنج بدەن لەو بەهارە ئەو هەموو سەوزە جیایە ئەم هەموو گوڵ و گوڵزارە ئەم هەموو ڕنگ و بۆنە جوانە هەمویان پێکەوە کەواتە بەهار بە هەموو ڕنگ و گوڵەکانیانەوە جوانە ئەوە پێمان دەڵێ ئەی سیاسیەکان دە ئێوەش عاقڵ بن بیر بکەنەوە پند وەربگرن لەو بەهارە هەمووتان پێکەوە جوانن ئەو هەموو گوڵە سوور و زرد و سەوز و مۆرە پێکەوە لە بەهارە دەی سیاست مەدارانی کورد ئێوەش پند لەو بەهارە وەربگرن تەبابن ڕێک بن با میلەت ماڵوێران نەبێت لەوە زیاتر ئەوە بەهار ئەوەمان پێ دەڵێ و هەروەها بەهار پێمان دەڵێ ئەم هەموو گژوجیایە کە سە تا حەفتا و پێنجی دەرمانەکانی دکتۆر لەو گژو جیا دروست دەکرێ ئەی بۆ بیری لێ ناکەنەوە خەڵچینە لە بەهارە پێمان دەڵێ ئەو هەوا خۆشە ئەو گژوجیایە ئۆکسسیجینمان دەداتێ ئێمە دووەمۆکسیدی کاربۆن دەدەینەوە چ هاوسەنجێک لەو هەوایەدا هەیە هەوایەکی نەسارد و نەگەرم کەواتە ئێمە کە معجبین بە هەوای خۆشی بەهار بە سەوزایی گوڵ و گوڵزار کوا معجبین بەو هەموو شتانە ئەی بۆ معجب نی بە خالقی ئەو بەهارە ئەی بۆ بیر لە بەدیهێنەر ناکەیتەوە ئێمە بیر لە بەدیهێنراوەکان دەکەینەوە بەڵام بۆ بیر لە بەدیهێنەر ناکەیەوە کە زاتی ئەڵڵایە جەل لە جەلالوه ئەو خوایە گەورەیە کە ئەو بەهارەی بۆ ئێمە خەمڵاندووە ئەو فەسڵانە بە دوای یەکدا دێنێ بۆیە خوای گەورە لە قورئانا فەرموویەتی ویتفکرون فی خلق السماوات والارض ئەوانەی کە بیر دەکەنەوە لە دروستکراوەکان لە دروستکردنی ئەم ئەرز و ئاسمانە ئەم بوونەوەرە ئەوانە کە بیر دەکەنەوە بەردەوام بیر دەکەنەوە دەڵێن چی ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار کە بیریان کردەوە دەڵێ خوایە ئەم بونەوەرەت هەروا بە بەلاش دروست نەکردووە دیارە ئەم بونەوەرە خاوەنی هەیە کە ئەڵڵایە خوای گەورە مدەبیریەتی خەڵکی نەبیر بکەنەوە بەهار جستان ڕۆی بەهاریش دەڕوا هاوینیش دەڕوا من و تۆش دەڕۆین زۆر بە سەریعی دەی زیاتر خوامان خۆش بوێ و وە فەرمانەکانی خوای گەورە جێبەجێکەین لە بەهارا بیر بکەنەوە ئەو ئەوانی کە دەچن بۆ سەیران سەیرە هەر گۆشت خواردن نییە، هەر ئەوە نییە خۆ سەرخۆش و بێهۆش کەی کەوە حەرامە، بەڵکو بیرکردنەوەی زۆر تێدایە، لە قورئاندا لە هەزار و سێ سەد جێگە وشەی تەفەککور دووبارە بۆتەوە، یەتەفەککەرون، بەڵام ئایا ئێمە بیر دەکەینەوە؟ حەسەنی بەسری ڕەحمەتی خوا لێ بێ فەرموویەتی تەفەککرو ساعە خەیرون من قیامی لەیلە یەک سەعات بیرکردنەوە چاکترە لە شەو نوێژی هەتا بەیانی شەوێک نوێژ بکەیت یعنی هەتا بەیانی ئەو شەوە نوێژ بکەیت ئەوە یەک سەعات بیرکردنەوە لەو باشترە چونکە بەو بیرکردنەوە گەورەی خوات بۆ دەردەکەوێت و حەقیقەت و ڕاستیەکانت بۆ دەردەکەوێت بۆیە بەهار پێمان دەڵێ ئەی خەڵچینە بیر بکەنەوە تا لە دەستان دەچوە و هەروەها خاڵی سێمیشان لەوەی کە بەهار پێمان دەڵێ پێمان دەڵێ ئەم بەهارە نیشانەی زیندووبوونەوەی مردووەکانە ئەو عزەی کە بینیت پێشتر ڕق بوو بە بارانی نەرم بۆوە ئەو گژو جیایە هەمووی چین چین و تاڵ تاڵ هاتە دەرێ وەک مووی سەر هەمووی بەسەنی ژێکەوە ئەوە چێ ئەو هەموو سڵە جیانەی ڕوان چێ هەمووی ئەوە بەڕیز و بەجوانی خۆێ مەتا دارێک دەچێنین تا تۆزێ گەنم دەکەین قیر سپی دەبێ بە هەزار حاڵ ئەوە خوای گەورە ئەم هەموو گژو جیایەی ڕواندووە بۆمان بۆیە بەڕاستی لە دوای مردن زیندووبوونەوە هەیە، هەروەکو چۆن ئەو عەرزە ڕەخەنەرم بۆوە کە هیچ جگای تیا نەبوو، دنیا سەوز بوو، بەڵگەی عەقڵییە لەسەر ئەوەی کەوا ئێمەش زیندوو دەبینەوە لە قیامەتا، ئەی ئادەمی بۆ وا غافڵ و بێ خەمی؟ خۆشی و ناخۆشی نامێنێ بۆ کەس هەرچی ئەیبینی بڕانەوەی هەس بیبکەرەوە وەک ئەو جیایە شین دەبینەوە وەک ئەو جیایە دەبێتە پوش و پەڵاش جارێش کە هەمومان زیندوو دەکرێینەوە بۆیە بەڕاستی جێگەی بیرکردنەوەیە و خوای گەورەش فەرموویەتی ئاواش ئینسانە مردووەکان هەمووی لە ڕۆژی قیامەتە وەک ئەو سڵە گیانە وەک تووچی سەرمان هەمووی ئاوا دێتە دەرەوە و بە تەنیژێکەوە دەوەستێ خوای گەورە ئاوا زیندومان دەکاتەوە وهو على كل شيء قدير ئەو خوایە توانای هەیە بەسەر هەموو شتێکدا و زۆر ئاساییە بەلایەوە بەڵێ دوای ئەوەی باسی نەورۆزمان کرد وتمان بەهار پێمان دەڵێ نائومێد مەبن لە دوای ناخۆشیان خۆشیە دووەم پێمان دەڵێ بیر بکەنەوە ئەی خەڵچینە بیر بکەنەوە لەم بەهارە لەم گوڵ و گوڵزارە سێمینیشیان پێمان دەڵێ بەهار بەڵگەی عقلیە لەسەر زیندوو بوونەوەی دوای مردن چوارەمینیشیان پێمان دەڵێ ئەی گەنجەکان توخوا ئەگەر دەچن بۆ سەیران لەگەڵ ڕەفیق خراپ چن لەگەڵ جگەرە کێش و نێرگەلە کێش و سەرخۆش و بێهۆشان مەچن و هەروەها توخوا ئەگەر دەچن بۆ سەیران ئەی شۆفێرەکان پابەند بن بە ڕێنمایەکانی هاتوچۆ یارمەتی یەکتر بدەن هاوکار بن بە سەرخۆشی و بە بێهۆشی سارە لێ مەخڕە ماڵی خۆشت و خێزان و ماڵی خەڵکی ژوێران مەکە چەندە سەیرانیان کرد بە قەیران یەعنی بۆ دەبێ ئێمە لە جومعاندا بچین بۆ سەیران بۆ ئەی بۆ لە ڕۆژی نەورۆزە ئەچی بۆ سەیران دە ڕۆژی دواتر بچۆ ڕۆژانی تر بچۆ جومعان مەچۆ نەورۆز مەچۆ ڕۆژانی تر بچۆ یەعنی ئەمە چتام و تێژێکی تێدایە ئەم هەموو حەیا و ناموس و حرمەتەی خۆت ماڵ و منداڵ لەگەڵ ئەو خەڵکە تێکەڵ دەکەی لە کوێ دەست بە ئاو دەگەیەنی لە کوێ نوێژ دەکەی لە کوێ پاڵەکەوی چۆن نانەخۆی ئەم هەموو زرم و هات و هاوارە ئێواران ڕێ نییە بێەوە ئەم هەموو سیارە ئەم هەموو قەڵەباڵغیە دەمانەوێ عاقیبەت شەر نەبین ئێمەی موسوڵمان. بەڵێ بەڕێزان و خۆشەویستان ئەم بەهارە زۆر شتی تریشی تێدایە پەندی زۆری بۆ هەمووان تێدایە بۆیە با ئێمە هەوڵ دەین انشاءالله تعالی بۆ ئەوەی خوا لێمان تووڕە نەبێ زۆر سپاسی خوا بکەین کاتێ دەچی بۆ سەیران کاتێ دەچی بۆ نا ئەو باخ و باغاتە ژینگە بپارێزە وڵات پیس مەکە هەم لە نەورۆزە تایە مەسروتێنە هەم لە لا ژینگەی کوردستانیش کاتێک کە تۆ هەڵدەستی ئەم هەموو پاشەرۆیە ئەم هەموو شوشەوات و بتڵە ئەو ئەدەبەی ئاو بتڵی ساردی و ئەمانە ئەم هەموو ژینگەیە بۆ پیس دەکەی بۆچی سەقافەتێکی جوانمان نەبێ بۆ لە خزمەت خەڵک و خاچی خۆماندا نەبین خەڵکانێک کەوا پیسیەکە با ئێمە پاچی کەین بەڕاستی ئەمە ئەرکێکی ئاینی لەسەر شانمانە چونکە ئیسلام پاک و خاوێنیە ئیسلام خزمەتکردنە، ئیسلام ئاشتی و ئاوەدانییە، ئیسلام دڵسۆزییە، ئەمە هەمووی پەیامی مینبەرە، ئەمە هەمووی بەرهەمی نوێژ و ڕۆژوو تاعەت و عیبادەتەکەیە. بۆیە بەڕاستی پێویستە هەمومان هەست بە مەسولیەت بکەین بۆ ئەوەی کەوا بەهارێکی خۆش بگوزەرێنین لە کۆتاییدا لە خوای گەورە دەپاڕێینەوە دەڵێن یا ڕەبی خوایە ساڵی تازەی کوردی وان و بەهاری تازەمان خوایە لێ پیرۆزکەی خوایە خێر و خۆشی بەدوادا بێ خوایە دەروی خێرمان لێ بکەیەوە خوایە دووچاری دووچاری ئاوارەبوون نەبین خوایە تووشی گرانی نەبین یاڕەبی خوایە بەهارەکەمان خێر و خۆشی بەدوادا بێ خوایە بارانی بە ڕەحمەتی پێوە بێ هەرزانی و ئازادی زیاتر بەدوادا بێ خوایە بە خراپەی خراپاکارانمان لەگەڵ نەکەی خوایە لە گوناهی خۆمان و دایک و باوکمان خۆش بی خوایە لە گوناهی مردوانمان خۆش بی یاڕەبی خوایە ئەوانەی نەخۆشیانەیە خوا شیفایان بۆ بنێری بە تایبەت ئەوانەی داوای دوعای خێریان کردو خوا شیفایان دەی خوایە ئەو ماڵانەی گرفت و کێشان هەیە خوا بی بەدەم کێشەکانیانەوە یا ڕەبی خوای ئەوانەی قەرزارن قەرزەکەیان بۆ پڕکەیتەوە یا ڕەبی خوای قەیران و گرانی زوو بە سەرماندا تێپەڕە یا ڕەب العالمین خوای نەمان خەیتە بەردەستی دوژمنان خوای ئەوانەی دانەوێ کوردستان لە توپەت کەن و پارچە پارچەکەن خوای لە توپەتیان کەی خوای ئەوانەی خێریان دێ بۆ ئەم میلەتە تووشی خێریان کەی خوای ئەو خوشک و برانی ئاواتی یا ڕەبی خوایە دایکانمان خوشکانمان حیا و ناموسیان پارێزراوکەی یا ڕەبی خوایە بەڕەحمی خۆت ڕەحممان پێ بکەیت ادعوا الله وأنتم موقنون بالإجابة